جۆن جێزی هندیت دەوێ؟ سپاس هەندێکی لێ دەبم. ئەوە زۆر قورسە بەتامە ئێستا چۆنی؟ چالاکیم بۆ دەگەڕێتەوە ئەمەش بەهۆی ئەو بایەخەوە بوو کە بە هەمووان پێتاندام من قەرزاری ئێوەم بە ماوەیەکی کورت هەست بە باشبوون دەکەم و لەبەر من ئەشکەوتان دۆزیەوە سوپاستان دەکەم ئێوە لە کوێن هەندێک جای دەرمانیم دۆزیوەتەوە ئەمە کارێکی مەزنە سەربەس گەرمان بوو بۆ نانی ئێوارە خواردنمان لە کەمیدایە؟ بەڵێ ماوەی سێ ڕۆژە هیچمان نەماوە بیخۆین مەترسا ئەم دوورگەیە پڕە لە خواردن نابێ پشت بۆ ببەستین پاش ماوەیەک وەرزی زستان دەست پێ دەکات ژیانیش لێرە گران دەبێ و خواردنیش کەم دەبێ لەبەر ئەوەی بەشە و بە ڕۆژ باران بێ بڕانەوە دەبارێت پاش دوو ڕۆژی تر مانگ دەبێتە چواردە دەبێ ماڵی فلند بدۆزینەوە بەبێ دواکەوتن بە هەر نرخێک بێت جۆن پێشنیاری ئەوەی کرد ببینە دوو بەش و بە دوای ماڵی فلێندا بگەڕێ کۆمەڵی یەکەم پێک هاتووە لە دادوەر و بەڕێستریلۆنی و کاپتن سپۆلیت تێبینگەن پێشەنگیانە وە کۆمەڵەی دووەم کە سیلڤەر پێشەنگیانە پێکهاتووە لە من و گرێی و هانتەر کە شتەکان هەڵدەگرین و چاودێری جۆن دەکەین. وە منیش لە کامە گروپ دەبم ئەمەم پێ دەڵێن ها؟ بۆچی خۆت گروپەکان ڵابژێری؟ تۆ بۆچی لەگەڵ سیلڤەردا ناڕۆیت؟ خوات لەگەڵ. ئەمە هیوای دیدار دادوەر دەبێ زۆر دوو دڵ نەبی چاوەڕێکەن کەمێک چاوەڕێکەن منیش پێشنیار دەکەم لەگەڵ گروپەکەی جەنابی دادوەر بم بەڵام ئەگەر خراپ جوولامەوە ئەوا دەکرێ بە بەندیخانە و سەر لە نوێ دادگایی دەکرێمەوە باشتر وایە لە شوێنێکی بێ مەترسی دابم گروپی دووەم هەڵبژێرم بەڵێ گروپی دووەم هەڵبژێرم بەڵێ باشتر وای وا بکە ئەم جێم لەگەڵ تۆ دێم ڕاستە ڕاستە ئەگەر هیچیشمان گەنجینەکەمان نەدۆزیەوە ئەوا لای بەردەکە بەیەک دەگەینەوە لە شەوێک کە ماجی تێدا پڕ دەبێ یەک لێدان لە زەنگێک داری قلندەوە لە خاچی شەیتاندا سەیری چاوی لای چەپی کە لی سەرەکە بکە بە پێوانەی چلو پێنج پلە ماڵی فلێن ماڵی فلێن ئەگەر بە جوانی سەیری گۆماوەکە بکەین دەبینین پی دیفاع هەیە ئەوە دانانێکی جوانە جوانە جێم بەڕاستی جوانە وا نازانم کارەکە ئەوەندە ئاسان بێت پازدە پیاو لە پێناو سندوقێکدا مردن ڕێگاکە لێرەیە ڕاوەستە هەرچەندە جۆنیش تەندروستی بەرەو باشی دەچێ بەڵام نەدەبوو ببینە دوو بەش هۆکارەکەی چییە؟ هێشتا دڵنیا نیم بە بوونی جۆن لەگەڵماندا دەبی چی بکات کاتێک گەنجینەکە دەدۆزێتەوە ڕاتان چیە شتێکی ترسناکە وابزانم جارە چتر ڕووبداتەوە تۆ ڕاز دەکەی مەترسن گرەوی و هانتەر جێی متمانەن بنکەی فلێنت بنکەی فلێنت هێی بۆبی وا هەڵسوکەوت دەکەیت دەڵێیت مێشکت لەدەست داوە. هەتا ئەگەر گەنجینەکەشمان دۆزیەوە دەزانم هیچ شتێکم بەرناکەوێ هەندەر هەندەر گرەی لێتان دەپارڕیمەوە بە بەڕێزتری لۆنی ماڵێن تکاتان لێ دەکەم ئەوە بینیتان و بیستان بە کەسی ماڵێن مەترسە بۆبی دڵنیام لە گەنجینەکەدا بەشی خۆتی لێ وەردەگری تۆ شایانی ئەوەی تێدەگەی ئەی چۆن ئەگەر بەشی خۆمان لە گەنجینەکە وەرنەگرین ڕێگای زۆری تر هەن بۆ بەدەستهێنانی با شتێکت پێ بڵێم جۆن گرنگی نادەم بۆی کەچی دڵێ و بیر لە چی دەکەیەوە تۆ ئێستا لە لامان دیلی ئەرکەکەت ئەوەیە یارمەتیمان بدەیت لە ئاشکراکردنی مەتەڵەکە ئەگەر هەوڵتدا پێ درێژی لە کارەکە بکەی ئەوە ئەوەی پێت ناخۆشە ڕوودەدا. ئەوە دەزانم پێویست ناکات بیڵێی، دوا نەکەوی لەوەی خەنجەرەکە لە سینگم بچەقێنی. بەڵام باش بزانە پێش ئەوەی خەنجەرەکەت لە سینگم بچەقێنی بەدەست دەیگرمەوە. خێرایی دەستت خاوتر بوونەتەوە وەک لە سەردەمی فلند هەت بوو. دەتەوێت تووڕم بکەی جۆن؟ ئێوەها دوکتان بەسە شەڕ مەکەن چیتان بەسەر هاتووە گرێی پێویستە بە دوای گەنجینەکەدا بگەڕی لە بیرت چوو جۆن تۆ وتت پاش دوو ڕۆژی تر مانگ پڕ دەبێ وە گەنجینەکەش دەکەوێتە دەستمان ئێوە کاتێکی بە نرخ بە فڕۆ دەدان دای بەڕە سریلیۆنیش بە دوای گەنجینەکەدا دەگەڕێت وە منیش دەمەوێت گەنجینەکە بدۆزمەوە بەڵام بەڵام هەڵ بە پستی دەکەم کاتێک کە یەکێک چۆن دێریم دەکەم هەز بە پستی دەکەم کاتێ دەبینم یەکێک چاو دێریم دەکات دەبێ هەمووان بزانن هەموو بیری خۆم بەکاردێنم تا بگەینە گەنجینەکە ئەوەش ماندووم دەکات چونکە هەموو بیرم دەبات بۆیە نامەوێت کەس چاودێریم بکات کەس چاودێریم بکات پێم تێگەیشتی زانی چی پێ وتت؟ بوەستە جێم وتت بنکەی فلند دەکەوێتە گۆماوەکەوە بەڵێ گەورم گۆماوەکەم هێشتا نەدۆزیوەتەوە بەڵام بە دووری نازانم شوێنەکە لە ناو دەریاکەدا بێ ڤلندی چەتە دەبێ لە دەریادا بگەڕێ نەک کاتی خۆی لە گۆما و دوورگەکاندا بەسەر ببات ئەوە ڕاستە هەمومان لە ناو چیاکان و دارستانەکان یان لە ناوەڕاستی دوورگەکاندا دەگەڕین بەڵام بیرمان لەوە نەکردوتەوە کە لە زەریادا بگەڕین دەی پیاوەکان پێویست لەو شوێنەدا بگەڕێن کە پێیوەستن بە کەناری دوورگەکە دێدەگات دەبێ وایدا بنێن کە ئەم کارە دەگونجێ بە هەر حاڵ ئەگەر گەنجینەکە لە دەریادا بێت یان لە هەر شوێنێکی تر بێت ئەمە لە گەڕانەکەمان ساردمان ناکاتەوە دەی پیاوەکان حەلەکەت دۆزیەوە دەی چییە پێمان بڵێ بەڵێ مەتەڵەکەم دۆزیەوە بەڵام هێشتا شوێنی گەنجینەکە نازانم بەڵام ئێستا دۆزینەوە کەلام ئاسانتر بوو جۆن ئێستا ئێمە چی بکەین بە دوای نازناوێک دەگەڕێم کە باوکی فلنت پێناسرا بوو میری دەریا پەیامنێرێک بۆ دۆزەخ کاپتن کەللە سەری سپی نازناوی زۆری هەبوو بەڵام ئەو نازناوەی زۆر بەکاردەهات سەجی دەریا بوو لەو کاتەدا ئەو ناوەی لێنرا کاتێ شەش دەریاوانی ئیسپانی خنکان لە کاتی شەڕی کەشتیگەلیدا باشترین نازناو سەجی دەریا بوو لەبەر ئەوەی زۆر شارەزایی ئەو ئاژەڵە بوو کە دەریاوانەکانی لەناو دەبرد بنکەی فلند بەواتایەکی تر بنکەی سەجی دەریایەکانە بەڕێزان بنکەی سەجی دەریا کەسمان ناتوانێ ئەم شەو بخەوێ دەبێ داروبار کۆ بکەینەوە تاوە کوشتێکی سەر ئاو دروست بکەین وە سبەی لە کاتی ڕۆژەڵاتندا گەڕانی تەواو بۆ بنکەی فلند دەکەین تێگەیشتن جۆن مەبەست لە بنکەی سەجی دەریا چییە؟ من بەو کردارە ئاسوودە نیم مەترسیدارە. مانای بنکەی سەجی دەریایی چییە؟ ئەوە نیشانەیە بنکەی سەجی دەریا؟ ڕاوکردنی سەجی دەریا خۆشە لەگەڵ ترسناچیەکەی لە جوڵەکردن ناکەون بەردەوام مەلە دەکەن نازانن پشودان چییە هەندێک دەڵێن دەمرێ ئەگەر مەلە نەکات تێدەگەی ئەوە باسەکەیتی. بەڵام لەگەڵ ئەوەشدا پێویستیان بە پشودان هەیە جێم تێدەگەی ئەوە بنکەی سەجی دەریایە شوێنێکی زۆر باو نییە تاوەکو دەریاوانەکانیش بە شوێنیان نازانن بە هیچ جۆرێ لەبەر ئەو هۆیە بلند بڕیاریدا لە شوێنی ئەم دوورگەیە گەنجینەکە بشارێتەوە زانی چیم وت ئێستا لە بەلەمەکە دوورمەکەونەوە ئەگەر تووشی سەجی دەریایی بوون یەکسەر بگەڕێنەوە سەر بەلەمەکە. بەڕاستی ئاوێکی پێنکە زۆر خۆشە چاڵاکی بەلەش دەدات ئایا خۆشی لە مەلەوانێکە وەرگت بەرزتری لۆنی؟ ئه بەڵێ بەڕاستی ئاوەکە فێنکە هاوڕێکەم. دەبێ چی بەسەر جێم و گرێ هاتبێ. بێگومان ئەوان بە مەلەوانی کاتێکی خۆش بەسەر دەبەن. بەڵام هێلانە بوو وەک ئەوەی بیرمان لێ دەکردەوە وەک گۆڕستانیان وابوو گۆڕستانی سەجی دەریا ئەوە شتێکی سەیرە بیرمان لێ نەدەکردەوە و ئەو شوێنەی پێی دەڵێن خاڵی شەیتان لەسەرەوەیەتی کەوابێ ئەوها خاڵی شەیتان لە شەوێکدا کەمان تێیدا پڕ دەبێت باش یەکجار لێدانی زەنگ لە خاڵی شەیتاندا سەیری چاوی لای چەپی کەل لە سەرەکە بکە بەڵێ سیلڤەر پاش کەمێکی تر دەبێتە کاتژمێر دوازدە و سی خولەکی تەواو گرنگی بە هەموو شتەکان دەدام لە خاڵی شەیتانەوە دەردەچین ئەوە ڕێگاکەیە بە ئاراستەی مانجی پڕ سیلڤەر! دوازدە و سی خولەکی تەواو! باشە ئەوە تا تەمەشای چاوی لای چەپی کەلەسەرەکە بکە. ئایا ئەوە ڕاست نییە؟ تەماشاوێ بکەن. ئەو کەوان و تیرانە دەبێ مانایەکی هەبێ بۆمان. بێگومان دەستەواژەی تەماشای چاوی کە لە سەرەکە بکە ئەمە هەمووی ڕاستە پێمان پیشان دەدات. جێ جیم، تۆ ئامادەی هەموو شتێکی تا کۆتایی؟ من شانازیت پێوە دەکەم کە بەرگەی ئەو هەموو ناخۆشیت گرت وە لەو تەمەنەدا زۆر ڕێزت لێ دەگرم جێم جۆن جوانە جوانە ئەیخواجانایەوەتیەوەشتێکی سەسوڕهێنەرە وەک بڵێ هەموو گەنجینەکانی جیهان لێرە کۆکراونەتەوە دایە سەرکەوتم خۆشی چاوەڕێم دەکات دوورگە دوورگە